کە ئەڵێن لە خوا نێزگە بینەوە بەم عیبادەتانە واللەهی ئەوە یەقینی نییە لە دڵیا کە پێغەمبەر صلی الله عليه وسلم ڕسول و عەبدی خوای پەروەردگارە ئەگەر یەقینی هەبێ کە ئەمە عەبدی خوایە و عیبادەت ناکرێت و لە مەنزیلەتی خۆی دەرنەچێت و یەقینی هەبێت کە ئەمە ڕسوولی خوایە نابێ بدەینە پێشە عیبادەتێک ئەەکەی سەیری عیبادەتەکەت بکە بزانن پێغەمبەر صلی الله عليه وسلم ئەم عیبادەتی کردووە یان نا بزا فەرموویەتی یان نا بزا سەحابە کردویانە یان نا نەڵێ ئەدەمە پێشەوە قەی چێکە خۆ من خراپەم نەکردە من زیکرەکەم چۆن شتێک ئەکەی کە پێغەمبەر نەیکردبێ صلی الله علیه وسلم چۆن جورئەتەکەی ئەڵەی پێغەمبەرشم خۆش گەرەکە ئەمە ئەمە یەقینی نییە لە دڵا بۆیە بیدعا ئەخاتە ناو دینەوە بۆیە بیدعا ئەخاتە ناو دینەوە ئەو دینەی کە خوای پەروەردگارە فەرمێت اليوم أكملت لكم دينكم خلاص دینم بۆ ئێوە کامل کرد وللە المثل الاعلی کاتێ کەسێکی بەننا دێنیتە سەر بیناکەت ئەڵێی بیناکەم بۆ بکە کە بیناکەت بۆ ئەکا کە نەجار هات سەبی بۆت کرد ئەم جاکە ئەبێت تۆ بڕی نەجارێتر بێنی هەمسا سەبێتر بکەی یەکێتر بێ سەبێتر بکا لەبانی بیناکەت کامل بوو ئەم دینە کاملە پێویستەی بە زیادە نییە ئەمەە سنت هەیە کە ناتوانین تطبیقی بکەین بۆ ئەچی بدعەکەی